من وەحیم لەلایەن خواوە بۆ کراوە کەوا تاقمێ لە پەریان، جنۆکە، گوێیان لە، قورئان، خوێندنم گرتبوو، کە گەڕابوونەوە بۆ ناو پەرییەکانی تر پێیان وتبوون، ئێمە گوێمان لە قورئانێکی عەجایەب و سەیر بوو. یهدی الی الرشد فآمنا به. ئەیشیان وت، ئێمە نازانین، خوا بەم پاسەوان و گڕ ئەستێرە فەزایی دانانە لەسەر ئاسمان نیازی خراپی لەگەڵ ئەهلی زەوی بووە یا چاکەی بۆ ویستوون. وَأَنَّا مِنَّا الصَّالِحُونَ وَمِنَّا دُونَ ذَلِکَ. کنا طرائق قددا. ئەیشیان وت، ئێمەیش پەری خێرخوا و بێ ئازاریشمان تیایە و هیوایشمان تیایە لەمانە ئایەخترن و چاکەیان بۆ کەس ناوێ و ئێمە ڕێگا و شێوەی جیاجیامان گرتۆتەبەر بۆ خۆمان. تۆش ئەی محمد بڵێ، من تەنها لە خوای خۆم ئەپاڕێمەوە و عیبادەتی تەنها ئەو ئەکەم و کەس ناکەم بە هاوبەشی. قل ئیننی لا ئەملیک لەکم ضەڕا وەلا ڕەشەدا. تۆ بیشڵێ، من دەسەڵاتی هیچ قازانج پێگەیاندن و زیان لێدانێکم بۆتان نیە. تا عیلمی خوا تەعەلوق بەوەوە ببەستێ کەوا ئەو خەڵکە پەیامی خوایان پێ گەیەنراوە و خوا ئیحاطەی تەواوی داوە بە هەرچی مەعلوماتێ لای ئەو پێغەمبەرانە هەیە و هەموو شتێکی بە ژمارە ڕاگرتووە. خولاسەی تەفسیری نامی. خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس، قورئانی پیرۆز بە دەنگی محەمەد سەدیق المەنشاوی، خوێندنەوەی فەزائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە سدیق، خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.